بە ناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون، ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕاددەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. ئایا خەڵکی وایان زانیوە وازیان لێ دەهێنرێت و پشتگوێ دەخرێن کە بڵێن ئیمان و باوەڕمان هێناوە، لە کاتێکدا ئەوان تاقی نەکرێنەوە و تووشی سزا و ئازار نەکرێن؟ سوێند بە خودا، بێگومان ئێمە ئەوانەی پێش ئەمانمان تاقی کردۆتەوە بە جۆرەها شێوە، تا خودای گەورە لە جیهانی واقیعدا ئەوانەی ڕاستیان کردووە بیان ناسێت و دەرکەون، هەروەها درۆزنەکانیش دەبێت بناسێت و دەرکەون. ئایا ئەوانەی خراپە و نادروستی دەکەن وا دەزانن کە لە دەستمان دەردەچن و دەرباز دەبن؟ ئای چەندە خراپە ئەو بڕیارەی کە دەیدەن! ئەوەی کە ئاواتەخوازە بە دیداری خودا شاد ببێت با دڵنیا بێت کە کاتی دیاری کراوی خودا و ساتی سەرە مەرگ هەر دێت تا بە دیداری شاد ببێت ئەو خودایە زۆر بیسەرە بە گوفتاری بەندەکانی و زانایە بە حاڵیان. ئەوەشی کە هەوڵ دەدات و کۆشش دەکات لە پێناوی گەیاندنی ئاینی خودادا بێگومان قازانج و سوودی هەوڵ و کۆششەکەی هەر بۆ خۆیەتی، چونکە بەڕاستی خودا بێ نیازە لە هەموو خەڵکی، بەڵام لە قیامەتدا ئەو زاتە زۆر سوپاسگوزاری ئەو کەسانەیە کە هەوڵ و کۆششیان داوە لە پێناوی ئایینەکەیدا. ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە، بەڕاستی هەڵە و گوناهەکانیان دەسڕینەوە و بە چاکتر لەوەی کە دەیانکرد پاداشتیان دەدەینەوە. ئێمە فەرمانمان داوە بە ئادەمیزاد کە چاک ڕەفتار بێت لەگەڵ دایک و باوکیدا، خۆ گەر زۆریان لێکردیت تا هاوەڵ و هاوبەشم بۆ بڕیار بدەیت بێ ئەوەی زانست و زانیاریت هەبێت دەربارەی، ئەوە ملکەچیان مەبە و بە گوێیان مەکە، دڵنیاش بن کە گەڕانەوەتان بۆ لای منە، ئەو کاتە ئاگادارتان دەکەمەوە لەو کردەوانەی کە ئەنجامتان دەدا. جا ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوە بێگومان دەیانخەینە ڕیزی چاکەکارانەوە، هەندێک لە خەڵکی هەن کە دەڵێن باوەڕمان بە خودا هێناوە، جا کاتێک یەکێک لەوانە لەبەر خودا و لەپێناوی خودادا تووشی ئازار و ناخۆشی کرا وا دەزانێت سزا و ئەشکەنجەی خەڵکی وەک سزای خودا وایە، وەک چۆن لە دۆزەخدا پەشیمانە لێرەش بەهۆی ئەشکەنجەی خەڵکییەوە لە دین پەشیمان دەبێتەوە. بەڕاستی ئەگەر پەروەردگارت سەرکەوتنێکی بەخشی، دووڕوەکان بە گەرمی دەڵێن، خۆ ئێمەش بێگومان هاوکارتان بووین. مەگەر خودا خۆی نازانێت چی حەشاردراوە لە دەروونی هەموو خەڵکیدا، بەتایبەت لە دڵی ئەو جۆرە کەسانەدا؟ سوێند بێت خودا ئاگادارە بەوانەی باوەڕیان هێناوە، هەروەها بەوانەشی کە دووڕوون جیایان دەکاتەوە. ئەوانەی کە بێ باوەڕ بوون وتیان بەوانەی کە باوەڕیان هێناوە، وەرن شوێنی ڕێبازی ئێمە بکەون، ئەگەر شوێنکەوتنی ڕێبازی ئێمە هەڵە بێت، ئەوە گوناهتان بە ئەستۆی ئێمە. ئەڵبەتە ئەوانە لە قیامەتدا ناتوانن هیچ گوناه و تاوانێکی ئەوان بگرنە ئەستۆ، بەڕاستی ئەوانە هەر درۆ دەکەن و درۆزنن. سوێند بە خودا، سەرەنجام گوناهی سەنگینی خۆیان و ئەوکەسانەش کە گومڕایان کردوون دەبێتە سەرباریان، لە ڕۆژی قیامەتیشدا پرسیاریان لێدەکرێت لەو درۆ و دەلەسە و تەڵەکەبازیەی کە هەڵیان دەبەست. سوێند بە خودا، ئێمە نوحمان ڕەوانە کرد بۆ سەر قەوم و هۆزەکەی، هەزار ساڵ پەنجا کەم لە ناویاندا مایەوە. سەرەنجام لافاو و زریان هەموویانی پێچایەوە لە کاتێکدا ئەوان ستەمکار بوون. ئەو کاتەی تر ئەومان ڕزگار کرد هاوڕێ لەگەڵ هەموو سەرنشینەکانی کەشتیەکەدا و ئەو ڕووداو و کەشتیەمان کردە بەڵگە و نیشانە بۆ هەموو لایەک و هەموو نەوەکان. باسی ئیبڕاهیمیش بکە کە کاتی خۆی بە قەوم و هۆزی خۆی وت تەنها خودا بپەرستن و هەر لەو بترسن، ئەو بیروباوەڕە چاک و پەسند و خێردارترە بۆتان ئەگەر بزانن و تێبگەن. بەڕاستی ئەو شتانەی کە لە جیاتی خودا دەیانپەرستن تەنها بت و پەیکەرن ئێوە بوختان و شتی نابەجێ دروست دەکەن، بێگومان ئەو شتانەی کە لە جیاتی خودا دەیانپەرستن خاوەنی هیچ ڕزق و ڕۆزییەک نین بۆ ئێوە، کەواتە هەر داوای ڕزق و ڕۆزی لە خودا بکەن، هەر ئەویش بپەرستن، هەر سوپاسگوزاری ئەو بن بۆ لای ئەویش دەبرێنەوە. خۆ گەر ئێوە ئەم پەیامە بە درۆ دەزانن، وە نەبێت یەکەم هۆز و گەل بن کە لە بەرامبەری پەیامی خوداوە هەڵوێستتان ئاوا ناڕەوا بێت، ئەوە بەڕاستی گەلانێکی پێش ئێوەش پەیامی خودایان بە درۆ دەزانی، پێغەمبەریش تەنها گەیاندن و ڕوونکردنەوەی ئاشکرا ئەرکی سەرشانێتی و هیچی تر. ئایا ئەوە سەرنجیان نەداوە چۆن خودا لە سەرەتاوە دروستکراوان بەدی دەهێنێت و پاشان دووبارەی دەکاتەوە؟ بێگومان ئەو شتانە بۆ خودا زۆر سادە و ئاسانە. ئەی پێغەمبەر، پێیان بڵێ، با بگەڕێن بە زەویدا، تەماشا بکەن و سەرنج بدەن چۆن ئەو زاتە دروستکراوانی بەدی هێناوە، لەوە دواش هەر خودا سەرلەنوێ بەرپایان دەکاتەوە، بە شێوە و شێوازێکی تر ئاسمانەکان و زەوی و ئێمەش دەهێنێتەوە کایە. بەڕاستی خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. هەندێک جار سزای ئەو کەسانەت دەدات کە خودا بیەوێت و شایستەی سزان و سۆز و میهرەبانی خۆشی دەنوێنێت بۆ ئەوانەی کە دەیەوێت و باوەڕدارن، سەرەنجامیش هەر بۆ لای ئەو زاتەت دەبرێنەوە. ئەی گرۆی ئادەمیزاد، ئێوە ناتوانن خودا دەستەوسان بکەن نە لە زەویدا نە لە ئاسماندا، کەسیش نییە جگە لە خودا پشتیوانتان بێت و فریاتان بکەوێت، ئەگەر ڕێگەی چەوت و نادروست بگرن. ئەوانەی کە بڕوایان نییە بە ئایەت و فەرمانەکانی خودا و بە دیدار ئامادە بوونی بەردەم بارەگاکەی بۆ لێپرسینەوە، ئا ئەوانە خودا دەفەرموێت لە میهرەبانی من نائومێدن و ئەوانە سزای زۆر بە ئێش بۆیان ئامادەیە. وەڵامی قەوم و هۆزەکەی ئیبراهیم تەنها ئەوە بوو وتیان، بیکوژن یا بیسوتێنن، بەڵام خودا لە ئاگرەکە ڕزگاری کرد بێگومان ئالەو پێشهاتەدا نیشانەو بەڵگەی زۆر هەیە بۆ ئەو کەسانەی کە ئیمان و باوەڕ دەهێنن. لەوەو دوا پێی وتن، بەڕاستی ئەوەی ئێوە لە جیاتی خودا دەتان پەرست تەنها بت و پەیکەرن لەبەرخاتری یەکتر و ڕێزدانانتان بۆ یەکترە لە ژیانی دونیادا، دواجار لە ڕۆژی قیامەتدا یەکتر کافر دەکەن و یەخەی یەکتر دەگرن، هەندێکیشتان نەفرین لە هەندێکی ترتان دەکەن، سەرەنجامیش شوێن و جێگەی دیاری کراوتان ناو ئاگرە، ڕزگارکەریشتان نییە. ئینجا لوط باوەڕی پێ هێنا. ئیبراهیم دوای ئەوەی کە نائومێد بوو لە قەومەکەی وتی، بەڕاستی من ئیتر کۆچ دەکەم بۆ لای پەروەردگارم، بۆ ئەو شوێنەی کە ئەو بۆم دیاری دەکات، چونکە بەڕاستی ئەو زاتێکی زۆر بە دەسەڵات و دانایە. پاشان ئیسحاقمان پێ بەخشی و یەعقوبیشمان بە ئیسحاق بەخشی و پێغەمبەرایەتیمان کردە کاڵای باڵای نەوەکانی کتێبە ئاسمانیەکانیشمان بۆ ناردن هەر لە دنیادا پاداشتمان دایەوە ئەو بەڕاستی لە قیامەتیشدا لە ڕیزی پیاوچاکاندایە یادی لوتیش بکە کاتێک بە قەومەکەی وت، ئێوە بەڕاستی تاوانێکی گەورە دەکەن، ئێوە گوناهێکی ناشرین ئەنجام دەدەن، هیچ کەس بەر لە ئێوە بە کاری وا هەڵنەستاوە، ئایا ئێوە بەڕاستانە نێربازی دەکەن و ڕێگە بە خەڵکی دەگرن و لە یانەکانتاندا کاری نابەجێ و ناشرین و نادروست ئەنجام دەدەن، کەچی وەڵامی قەومی بەدخو تەنها ئەوە بوو کە وتیان، ئادەی کوا سزا و تۆڵەی خودا، ئەگەر تۆ ڕاست دەکەیت بۆمان بهێنە! لوط دوعای لێکردن و وتی، پەروەردگارا، سەرکەوتنم پێ ببەخشە بەسەر ئەم قەومەی کە تۆوی خراپە دەچێنن. جا کاتێک کە فریشتەکانمان گەیشتنە لای ئیبڕاهیم و موژدەی هاتنە دونیای ئیسحاقیان پێ بەخشی، وتیان، بەڕاستی ئێمە لەناوبەری خەڵکی ئەم شارەین، چونکە بێگومان خەڵکەکەی زۆر ستەمکار بوون. ئیبراهیم وتی، ئاخر لوط لەوێیە، فریشتەکان وتیان، ئێمە چاکتر دەزانین کێی لێیە، دڵنیابە کە ئەو و خاو و خێزانی ڕزگار دەکەین، جگە لە هاوسەرەکەی کە لە تیاچووان دەبێت. جا کاتێک فریشتەکان گەیشتنە لای لوط، بە هاتنیان زۆر دڵتەنگ و غەمبار بوو، نەیدەزانی کە فریشتەن، سەری دونیای لێ هاتەوە یەک وتیان مەترسە و غەمت نەبێت ئەوانە ناتوانن دەست درێژی بکەنە سەر ئێمە ئێمە فریشتەین بێگومان ئێمە ڕزگارکەری تۆ و کەس و کارەکەتین جگەل لە هاوسەرەکەت کە لە تیاچوانە بەڕاستی ئێمە دابەزێنەری سزا و بەڵای ئاسمانین بەسەر خەڵکی ئەم شارەدا بەهۆی ئەوەی کە دەردەچوون لە فەرمانی خودا. سوێند بە خودا بەڕاستی سەرەنجام ئاساوارێکی ئاشکرامان لە شاری کاول و وێران بەجێ هێشت بۆ کەسانێک کە ژیر و هۆشمەند بن کە تێبگەن و سەرنج بدەن. هەروەها شوعەیبمان ڕەوانە کرد بۆ ناو براکانی لە شاری مەدیەن پێی وتن، ئەی قەوم و هۆزم، تەنها خودا بپەرستن، بە هیوای قیامەت و ئایندەوە بژین و ترسی تەنگانەی ئەو ڕۆژەتان هەبێت، گوناه و تاوان و خەراپە لەسەر زەویدا ئەنجام مەدەن و مەچێنن، چونکە زەوی بێ خاوەن نییە و ژیانتان تا سەر نییە. لە ئاکامدا خەڵکەکە بڕوایان پێنەکرد. ئیتر بومە لەرزەیەک دووچاریان بوو هەر هەمویان لە ماڵەکانیاندا بە چۆکدا هاتن و مردن بوون بە ژێر خاک و خۆڵەوە. هەروەها عادی قەومی هود و ثەمودی قەومی صاڵحیشمان لەناو برد کە ئاشکرا بوو بۆتان تیا چوونیان لە شوێنەواری کاولیانەوە شەیتانیش کردەوەی نادروست و ناپەسندیانی بۆ ڕازاندبوونەوە لە ڕێگە و ڕێبازی ڕاست و دروست وێڵی کردبوون، لە کاتێکدا ئەوان خاوەنی عەقڵ و بیر و هۆشیش بوون. قاڕوون و فیرعەون و هامانیشمان لەناو برد. سوێند بە خودا، بێگومان مووسا بەڵگەی زۆری بۆ هێنان، کەچی خۆیان زۆر بە گەورە دانا لە زەویدا، سەرەنجام نەیانتوانی لە سزا و تۆڵەی خودا خۆیان ڕزگار بکەن. ئێمە هەر یەکێک یا هەر دەستەیەک لەوانەمان بە سزای تاوانی خۆی گەیاند، جا هەیان بوو بەردبارانمان کرد، هەیان بوو دەنگ و سەدای بەهێز لەناوی برد، هەیان بوو بە ناخی زەویدا بردمانە خوارەوە، هەشیان بوو نوقمی دەریامان کرد، جا وە نەبێت خودا ستەمی لێ کردبن، بەڵکو خۆیان ستەمیان لە خۆیان دەکرد. نموونەی ئەوانەی جگە لە خودای گەورە کەسانێکی تر دەکەنە پشتیوانی خۆیان وەک نموونەی جاڵجاڵۆکە وایە، کە ماڵێکی بۆ خۆی ساز کردبێت. بەڕاستی لاوازترینی هەموو ماڵەکان ماڵی جاڵجاڵۆکەیە ئەگەر سەرنجیان بدایە و تێبگەیشتنایە، چونکە ماڵی جاڵجاڵۆکە نە بناغە و نە دیواری هەیە، نە سەر و دەرگا و پەنجەرە، نە دەتوانێت بەرگەی با و باران و ڕووداوەکان بگرێت، مێیەکەش نێرەکە لەناو دەبات دوای جووت بوون، پاشان بێچووەکانیش دایکیان لەناو دەبەن. بێگومان خودا خۆی چاک دەزانێت ئەوەی ئەو خەڵکە هانا و هاواری بۆ دەبەن لە جیاتی ئەو چەندە بێ دەسەڵاتن، چونکە هەر خۆی خاوەن دەسەڵاتە و زۆریش دانایە لەو بوارەی کە بۆ تاقیکردنەوەی خەڵکی ڕەخساندوویەتی. ئا ئەم نموونانە ئێمە دەیهێنینەوە بۆ خەڵکی تەنها زانا و شارەزاکان تێیدەگەن و تێدەفکرن. ئاشکرایە خودا ئاسمانەکان و زەویی بە ڕێک و پێکترین شێوە دروست کردووە، بەڕاستی ئا لەو کارەدا بەڵگە و نیشانەی تەواو هەیە بۆ ئیمانداران. ئەی پێغەمبەر، ئەوەی بۆت ڕەوانە دەکرێت لە قورئان بیخوێنەرەوە و نوێژیش بە چاکی ئەنجام بدە، چونکە بەڕاستی نوێژ بەرهەڵستی لە گوناه و تاوان و نادروستی دەکات، بێگومان یادی خودا لە هەموو شت گەورەتر و بەنرخترە کە دەبێت لە کاتی نوێژ و کاتی تریشدا بیر و هۆشی ئیماندار دابگرێت و خودا خۆی زانایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. گفتوگۆ و موجادەلە مەکەن لەگەڵ خاوەنی کتێبە ئاسمانیەکاندا مەگەر بە جوانترین شێوە نەبێت، جگە لەوانەیان کە ستەمیان کردووە ئەوە ڕەفتارتان لە بەرامبەریانەوە دەبێت جیاواز بێت، پێشیان بڵێن، ئێمە باوەڕمان هێناوە بەوەی بۆ ئێمە و ئێوە دابەزێنراوە، خودای ئێمە و خودای ئێوە تەنها یەکێکە، ئێمە فەرمانبەرداری ئەو زاتەین. ئەی پێغەمبەر، هەر بەو شێوەیەی کتێبەکانی پێشوو ئێمە قورئانمان بۆ دابەزاندوویت، جا ئەوانەی کتێبمان پێداون و بەڕاستی خوێندوویانەتەوە ئەوە باوەڕ دەهێنن بە قورئان و هەندێک لەو خەڵکەی تریش هەن باوەڕ دەهێنن پێی و موسڵمان دەبن جا کەس نییە ئینکاری ئایەت و بەڵگە و نیشانەی ئێمە بکات دوای لابردنی گومان جگە لە خودا نەناسان. تۆ ئەی پێغەمبەر پێش ناردنی ئەم قورئانە هیچ کتێبێکت نەدەخوێندەوە، بەدەستی خۆشت هیچ شتێکت نەنووسیوە، چونکە نەخوێندەوار بوویت، خۆ ئەگەر شتێکی وات ئەنجام بدایە، لەو کاتەدا نەفام و دەم بەتاڵەکان دنیایان پڕ دەکرد لە شک و گومان کە گوایە قورئان لە دانان و داڕشتنی تۆیە. نەخێر هی تۆ نییە، بەڵکو قورئان چەند ئایەتێکی ڕوون و ئاشکران لە سینە و دڵ و دەروونی ئەو کەسانەدا عیلم و زانستیان پێ بەخشراوە و لەبەریانە، بەڕاستی جگە لە ستەمکاران کەس بەرهەڵستی و نکۆڵی لە ئایەتەکانی ئێمە نییە. کافران وادیارە قورئان بە بەڵگە دانانێن بۆیە دەڵێن، باشە چی دەبوو ئەگەر نیشانە و بەڵگەی لەلایەن پەروەردگاریەوە بۆ ڕەوانە بکرایە؟ تۆش ئەی پێغەمبەر لە وەڵامیاندا بڵێ، تەنها خودا بەسە شایەد بێت لە نێوانماندا کە من پەیامەکەیم پێ ڕاگەیاندوون جا هەر ئەو زاتە زانا و ئاگایە بە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە ئەوانەشی باوەڕ بە ناحەق و بەتاڵ هێناوە و باوەڕیان بە خودای تاک و تەنها نەهێناوە ئەوانە هەر خۆیان خەسارەتمەند و زەرەرمەندن بێباوەڕان پەلەت لێ دەکەن و داوای هاتنی سزات لێ دەکەن خۆ گەر کاتی تایبەتیمان دیاری نەکردایە بۆ پێش هاتنی، یەکسەر سزایان بۆ دەهات، بێگومان ئەو سزا و تۆڵەیە لەناکاو یەخەیان پێ دەگرێت و لە کاتێکدا ئەوان هەست بە نزیکبوونەوەشی ناکەن، بێباوەڕان پەرەت لێ دەکەن و داوای هاتنی سزات لێ دەکەن، بێگومانیش دۆزەخ دەوری کافرانی داوە و هەرگیز لە سزای دەرباز نابن. لە ڕۆژێکدا کە سزا دایان دەگرێت لە سەروویانەوە لە ژێر پێیانەوە خودای گەورە پێیان دەفەرموێت بچێژن سەرەنجامی ئەو کار و کردەوانەی کە ئەنجامتان دەدا. پەروەردگار بە ئیماندارانی بەگیرهاتوو لەناو کافراندا ڕادەگەیەنێت، ئەی بەندەکانم، زەوی من فراوانە، موڵکی من بەربڵاوە، کۆچ بکەن، خۆتان ڕزگار بکەن، تەنها هەر من بپەرستن، لەوانەیە ترسی مەرگ لە ئارادا هەبێت بۆیە ترسیان دەڕەوێنێتەوە و دەفەرموێت، هەموو کەس دەبێت مردن بچێژێت، کەی؟ لە کوێ؟ بە چی؟ خودا نەبێت کەس نازانێت، لەوە دوا تەنها بۆ لای دەبرێنەوە. جا ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە، سوێند بە خودا، ئەوانە لە بەهەشتدا لە چەندەها کۆشک و تەلار و ژووری بەرزدا دادەبەزێنین، کە چەندەها ڕوبار و تاڤگە بە ژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشک و تەلارەکانیدا دەڕوات، ئەو بەختەوەرانە ژیانی نەبڕاوە لەو شوێنە خۆشانەدا دەبەنە سەر، ئای چەند جوانە پاداشتی ئیشکەران بۆ خودا! ئەوانەن خۆگر بوون لە بەردەم ئەشکەنجە و ئازاری بێباوەڕاندا و هەر پشت بە پەروەردگاریان دەبەستن. هەروەها خودای گەورە دەیەوێت لە گیروگرفتی ڕزق و ڕۆزیش دڵنیایان بکات، بۆیە دەفەرموێت، زۆر زیندەوەر هەیە ڕزق و ڕۆزی خۆیان نەداوە بە کۆڵی خۆیاندا کەچی خودا پەکیان ناخات و لە برساندا نامرن، چونکە خودا ڕزقی ئەوانیش و ئێوەش دەدات، بێگومان ئەو زاتە بیسەرە بە قسە و گوفتارتان و زانایە بە خەیاڵی دڵ و دەروونتان. سوێند بە خودا ئەگەر پرسیار لە بێ باوەڕان بکەیت کێ ئاسمانەکان و زەوی دروست کردووە ڕۆژ و مانگی ڕام کردووە بە دڵنیایی و بێ دوو دڵی دەڵێن اللە دروستی کردوون جا چۆن لادەدرێن لە یەکتا پەرستی و فریو دەخۆن هەر خودایە ڕزق و ڕۆزی دەبەخشێت بە هەر کام کە بیەوێت لە بەندەکانی یان دەیگرێتەوە و کەمی دەکاتەوە بۆ تاقی کردنەوە. بەڕاستی خودا خۆی بە هەموو شتێک زانا و ئاگایە، دەزانێت چ حاڵەتێک چاک و لەبارە بۆ هەر بەندەیەک. خۆ ئەگەر لێیان بپرسیت کێ ئاو لە ئاسمانەوە دەبارێنێت جا زەوی پێ دەبوژێنێتەوە دوای ئەوەی خامۆش و مردوو بوو، ئەوە بە دڵنیاییەوە دەڵێن، اللە. تۆ ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، بڵێ، سوپاس بۆ خودا کە ئاوا دان بە دەسەڵاتیدا دەنێن. نەخێر بەڕاستیان نیە بەڵکو هێشتا زۆربەیان بێ بیر و هۆشن و ژیریان ناخەنە کار. ژیانی ئەم دونیایە جگە لە گەمە و گاڵتە و یاری شتێکی تر نیە واتە بێ نرخە و ئەوە ژیان نیە خەڵکی ئاوا پەلاماری دەدەن و ستەم لە پێناویدا دەکەن بەڕاستی ماڵی قیامەتیش و ژیانی ناو بەهەشت هەر ئەوە ژیانە، شایستەی ئەوەیە کە ئادەمیزاد هەوڵ و کۆششی بۆ بدات، ئەگەر بیانزانیایە و تێبگەیشتنایە. هەر کاتێک خەڵکی باوەڕ لاواز سواری کەشتی دەبن، مەترسی نوقمبوون و تیاچوون ڕوویان تێدەکات، زۆر بە کوڵ، هانا و هاوار بۆ خودا دەبەن و بە دڵسۆزی و ملکەچییەوە باوەڕ دەهێنن. بەڵام کاتێک خودا ڕزگاریان دەکات و دەگەنەوە وشکانی، دەست بەجێ لە ڕێبازی یەکتاپەرستی دەترازێن و هاوەڵ و هاوبەش بۆ خودا بڕیار دەدەن. جا با ئەوانە هەر ناشوکر و بەدنمەک بن لە بەرامبەر ئەو هەموو بەخششانەی ئێمەوە، با ناز و نیعمەتەکانی خودا بەکار بهێنن بەو شێوازەی کە پێی ڕازی نییە، سەرەنجام لە داهاتوودا خۆیان دەبیننەوە و بە ئاگا دێنەوە. باشە خودا نەناسەکانی مەککە هەست ناکەن؟ نابینن کە چۆن شوێنێکی ئەمین و پڕ لە ئاسایشمان بۆ فەراهەم هێناون لە کاتێکدا لە دەوروبەریانەوە خەڵکی دەفڕێنرێت؟ ئایا هەر باوەڕ بە بەتاڵ و ناحەقی دەهێنن و هەست بە ناز و نیعمەتەکانی خودا ناکەن و سپڵەیی دەکەن؟ جا ئیتر کێ لەوە ستەمکارترە کە درۆ هەڵدەبەستێت و هاوەڵی بۆ بڕیار دەدات یا ئەو حەق و ڕاستیەی کە بۆی هاتووە بە درۆی دەزانێت مەگەر هەر دۆزەخ شایستە بێت ئایا لە دۆزەخدا جێگە و ڕێگەیەکی هەمیشەیی بۆ بێ باوەڕان دابین نەکراوە بێگومان ئامادە کراوە ئەوانەشی لە پێناوی ئێمەدا و بۆ بەدەست هێنانی ڕەزامەندی ئێمە هەوڵ و کۆششیان کردووە و خۆیان ماندوو کردووە سوێن بە خودا بەڕاستی ئەوانە ڕێنمووی دەکەین بۆ هەموو ڕێگەیەکی چاک و دروستی خۆمان کە بەدەستهێنانی ڕەزامەندی ئێمەی لەدوایە، بێگومان خودای پەروەردگار هەمیشە لەگەڵ چاکەکارانە.